ئەرکی لە چاپدانی گەرتۆتە ئەستۆ بەهیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز ئەم کات و هەموو کاتێکتان شاد. فەرموون. لەگەڵ ئەڵقەی هەژدەهەم لە کتێبی هەنری کیسینگەر. پەیوەندەکان لەگەڵ ژاپۆندا بەشی یەکەم. پەیوەندی سەرەکی وڵاتە یەکگرتوەکان بە ئاسیاوە لەگەڵ ژاپۆندایە. ژاپۆن هاوپەیمانە بنکەی سەربازی ئەمریکایش لە خاکی ئەو وڵاتەدا هەیە. گەورەترین توانای ئابوریشی هەیە لە ئاسیادا و بەلای کەمەوە هەتا چارەکی یەکەمی ئەم سەدەیە، سەدەی بیست و یەکەم، هەروا ئەمێنێتەوە. هەروەک شارستانیەکی تایبەت و جیاوازیشی هەیە کە ئەمریکا تا ئێستا ناتوانێ لێی تێبگا. سەرکردە ئەمریکاییەکانیش وەک دیاردەیەکی سروشتی مامەڵە لەگەڵ دیموکراتیەتی ژاپۆنیدا ئەکەن و وەک ئەوەی سەرکردەکانی ژاپۆنیش هەمان ئەو فاکتەرانە بیانجوڵێنێ کە سەرکردە ئەمریکیەکان ئەجوڵێنێ. سکاڵای ئابوری ناسانی ئەمریکاش ئەو خاڵی لاوازیانەیە کە لە ئابوری ژاپۆندا هەیە و گوێ نەگرتنە لە ڕەخنەکانی ئامریکا. تا ئێستاش ژاپۆنیەکان بە کەللە ڕەقیەوە وەرگرتنی ڕەچەتەکانی ئامریکا ڕەتدەکەنەوە. سەبارەت بە ئاسایشی هاوبەش، ژاپۆن لەبەردەم داوایەکدایە لەمەڕ دابەشکردنی ئەرکەکان، ئەوەش بە پشت بەستن بەو بێرۆکانەی لە واشنتۆن هەڵێنجراون و وەک ڕاستی بەڵگەنەویست هەواڵەی تۆکیۆ کراون. ئەم ڕێبازە هەندێک تەحەدای ئاشکرای بۆ پاوانخوازی ئامریکا دروست کردووە بە بەراورد لەگەڵ ئەوروپا، چونکە لە خزمەتی ژاپۆندا بووە. لە ڕێی گوێڕایەڵی بۆ دامەزراوەی سەربازی پێشنیارکراو و ڕۆڵی ستراتیژی تۆکمەکراو. ئەو ڕێبازە توانا بەخشێتە ژاپۆن کە ڕۆڵێکی نێودەوڵەتی کاراتر بگێڕێت و کاریگەری ستراتیژی و سیاسی خۆی فراوانتر بکا بەبێ ئەوەی ڕووبەڕووی بێزاری گشتی بێتەوە لە پیادەکردنی سیاسەتی نەتەوەی تا ئێستاش دایەلۆگی ستراتیژی تەنانەت لەگەڵ ئەوروپاشدا بچڕ بچڕە. بەشێکی ئەوەش ئەگەڕێتەوە بۆ ئەوەی ژاپۆن نزیکەی نیو سەدەیە لە دوای شکستی جەنگی جیهانی دووهەمەوە تەرکیزی خستۆتە سەر بوژانەوەی ئابووری و سیاسەتی ئەمنی واز لێ هێناوە بۆ وڵاتە یەکگرتووەکان. هەروەها ئەگەڕێتەوە بۆ شێوازی نەتەوەیی ژاپۆن کە ئەخوازێت بڕیارەکان بە کۆدەنگی بدرێن نەک بە بەرە و ڕووبەڕوو بوونەوە. کەلتووری ژاپۆن هەوڵی خەڵەتاندنی بیانییەکان نادا وەک ئەوەی چین ئەیکا، بە پێهاڵدانی ڕادەی بەربڵاوی تایبەتمەندییەکانی کەوا لەو بیانیانەیە کە هیچیان بۆ نەمێنێتەوە بێجگە لە دەستکاریکردنی خۆیان بە پێی داواکارییەکانی ئەو کلتوورە دامەزراوەکانیشیان دەگمەنن و بە دروشمی بۆ هەناردەکردن ئامادە نەکراوە ئاماژەیان بۆ ئەکرێ، بەڵام چین چەقی کیشوەرەکە ئەوە لەبەر پاراستنی بوون و سەربەخۆیی خۆی ناچار بووە بە درێژایی سنوورەکانی یاری بە بیانیەکان بکا ئەگەر پێویستیشی کرد زۆر بە ژیاری چینیدا هەڵبدا. بە داخراوی مامەڵەی لەگەڵ دەرەوەی خۆیدا ئەکرد. تەقلیدیە سەربازیەکانیشی لە کێشە دەرەبەگیەکاندا پەرە پێدا و بونیادی ناوخۆییشی لەسەر بناغەی شانازیکردن بە دانسقەیی خۆیەوە دامەزراند. لە ڕاستیدا ژاپۆن زۆر متمانەی بە دانسقەیی خۆی هەبوو، بەو ڕادەیەی دوای گەیشتنی بێری هیچ سڵی لەوە نەکردەوە دامەزراوەکانی لەگەڵ شێوازە ڕۆژاواییەکاندا بگونجێنێ، چونکە باوەڕی بەوە هەبوو کە مۆرکی تایبەتی خۆی هەرەپارێزێ. لە دوورگەیەکی قەرەباڵکدا ململانێ ناوخۆیەکان قوڵیەکی ستراتیژی یان سایکۆلۆژیان نییە. بەو شێوەیەش بە درێژایی چەندین سەدە کۆمەڵگای ژاپۆنی چەند شکڵێکی پەرەپێداوە کە ناکۆکیەکان نەرمەکەنەوە و بوارەدەن بڕیار بە کۆدەنگی و بەبێ ئاشکراکردنی ناوی براوە و دۆڕاوە دەربکرێ ئەمەش پێویستی بە جۆرێکی فراوانی هەرەمیت هەبووە بەو شێوەیەک کە ئەوانەی لە پلەکانی خوارەوەن بتوانن بەشداری بکەن لە ڕێی بەخشینی هەستێک بەوەی چاودێری ئەکرێن وەک چۆن خێزان چاودێری مناڵەکانی خۆیەکە تەنانەت لە سەردەمی نوێژدا جیاوازی نێوان هەژار و دەوڵەمەند لە ژاپۆندا زۆر کەمترە لەوەی لە هەر وڵاتێکی دیکەی پیشەسازی پێشکەوتوودا بەدیەکرێ یان ئەو جیاوازیە هێندە ڕوون نییە. ژاپۆن لە سیستەمی دەرەبەگییەوە بوو بە تێکەڵەیەک لە سیستەمە پەرلەمانییەکانی ئەورووپای ڕۆژاوا و دامەزراوە سەربازییەکانی بروسیا و ڕەفتارە دەریاییەکانی بریتانیا، هەموو ئەوانەش بەهانەی پیرۆزیی ئیمپراتۆر و بە هەستێکی دەرەبەگی هەرەمی زۆر دەگمەن، پێچراونەتەوە کە بووە بە خەسڵەتێکی دیکە و دانسقەیی ژاپۆن ئەسەلمێنێ. پاش شکستی ساڵی 1945 ژاپۆن جارێکی تر دامەزراوەکانی خۆی سازدایەوە لەگەڵ پاراستنی مۆرکە دەگمەنەکەیدا خۆشی کردە خاوەن سیستەمێکی پەرلەمانی و دەستورێک کە بەشی زۆری لە بارەگای سەرکردایەتی هێزی داگیرکاری ئامریکا داڕێژرا دەستورێک کە جەنگ وەک ئامرازێکی سیاسی ڕسواکە. ژاپۆن ئەیتوانی ئەم گۆڕانکاریانە لەناو خۆیدا بکا چونکە هەستکردنی ژاپۆن بە ناسنامەی کەلتوری هێندە بەهێز بوو کە ئەیتوانی ئەوەی لە وڵاتان ئەبوو بەهۆی هەڵایسانی شۆڕشی ملی ئەو لەوێ بیکاتە ڕێگەیەک بۆ بەردەوامبوونی پێویستی کەلتوری ژاپۆن. بۆیە هەر لە یەک چوونێکی دامەزراوە سیاسیەکانی ژاپۆن لەگەڵ ئەوانی ڕۆژاوا تا ڕادەیەکی زۆر سەرپێییە. لە ساڵی هەزار و نۆ سەد و چل و پێنج ەوە هەڵبژاردنەکانی ژاپۆن پارتی دیموکراتی لیبڕاڵی دەسەڵاتداریان، LDP، لە دەسەڵاتدا جێگیرکردووە. تەنها چەند ماوەیەکی کەم نەبێ پەنجا ساڵە هەڵبژاردن ناوی سەرۆکی وەزیران دیاری ناکا. وەک ئەوەی لە سیستەمە پەرلەمانیەکانی ڕۆژاوادا هەیە، بەڵکو پێگەی نیسبی ئەو چوار یان پێنج باڵەی پارتی دەسەڵاتدار بەشەکەن ئەوە ئەکا، هەر باڵێک سەرکردەیەک بە جۆرەی کۆنی سەرۆکایەتی ئەکا، ئەویش دەستی بەسەر دەنگەکانی گروپەکەیدا ئەڕوات و لەلایەن ئەوەی پێش خۆیەوە وەک سەرکردەی تیمەکە دەستنیشانەکرێ، سەرۆک وەزیرانەکانی ژاپۆن هەر لەناو ئەو بازنە تەسکەدا دیارییەکرێن یان سەرکردەی تیم یان کەسێک کە ئەو دیاریی بکا، ئەشتوانرێ بەر لە دە ساڵ پێشبینی گەیشتنیان بەو پلەیە بکرێ ئەگەر فەزیحەیەک یان مردنێکی کتوپڕ ڕوونەدا. لە ئەنجامی ئەوەشدا ناتوانرێ لە ڕێی لێکدانەوەی بڕیارگەلێک کە لە سەرکردەی تاکڕەوەوە دەرەچن لە سیاسەتی دەرەکی ژاپۆن تێبگەین. وردتر ئەوەیە لەو گۆشەنیگایەوە سەیر بکرێ کە دامەزراوەیەکی خێزانییە و خۆی بە ڕکابەرێک ئەزانێ لە جیهانێکی پڕ لە خەڵقانێک کە ڕەنگە ڕکابەر بن و ئێستا هاوکارن و ئەوانیش هەمیشە خۆیان بە دوور ئەزانن و وای دانێن کەس لێیان تێناگا. ئەم کەلێنە کولتوورییە جۆرێکی سەیر و هەندێک جار ورە ڕووخێن لە دانوستان لە نێوان ژاپۆنی و ئامریکییەکاندا بەرهەم ئەهێنێ. ئەرکی سەرۆکی ئامریکا تەنها ئەوە نییە کە سەرۆکی حکوومەت بێ، بەڵکوو سەرۆکی دەوڵەتیشە. دەسەڵاتی باڵای لەناو بەشی ڕاپەڕاندنی بڕیارەکاندا هەیە، باشترین ملدانێک دەری ببڕێ ئەوەیە کە بەڵێن بدا هەوڵ بدات بۆ قایلکردنی ئەوانی تر نەک فەرمانیان بەسەردا بدا. ئەگەر گرووپی مەبەستیش بۆ کۆدەنگەکە ئەوانەی جێبەجێکردنی بڕیارەکەیان لەسەرە، قایل نەبوون بەوەی ڕێگای تر نییە، ئەوە بەڵێنەکە جێبەجێ نابێ. پێچێ، عەقڵیەتی تاک لە پرۆسەی کۆدەنگیدا گوێ بە هەستیاری و بۆچوونی بیانییەکان نەدا، بەڵکو تەنها بە هەنگاوی خاو بۆ گەیشتنە بڕیار، لە کایەی ئابووریشدا کەلێنێکی کەلتووریی ئاشکرا هەیە، چەند لە مێژیشە پێداگرتن لەسەر چاکسازی لە هەیکەلییەتی ژاپۆنیدا میحوەری ئامۆژگارییە ئابوورییەکانی ئامریکا بووە و هۆی ئەو گوشارانە بووە کە بۆ پتر لە دە ساڵ خراونەتە سەر ژاپۆن. ئەڵێن چاکسازی لە هەیکەلییەتدا پێویستە بۆ دووبارە گەشەدانەوە بە ئابوورییەک، کە لە حاڵەتی سست بووندایە، بۆ ئەوەی ئابوورییەکی ژاپۆنی لە ئاستێکدا نەوەستا و گوڕێک بداتە گەشەی ئابووری جیهانی. ئەم هەوڵی مژدەبەخشیەی ئامریکا بە توانایەکی ئابووری وەها، پشتگیری کراوە کە نکوڵی لێناکرێ. ناشکرێ هۆیەکە تێنەگەیشتنی ژاپۆنیەکان بێ لە ئامۆژگاریەکانی ئامریکاییەکان. چونکە کۆمەڵگایەک بە درێژایی سەدە و نیوێک رێکخراویەکی سەرنج راکێش و سوربونی نیشان دابێ لە سەر بەزاندنی قەیرانەکانی، پێناچێ بە هۆی تێنەگەیشتنەوە نوشوست بهێنێ. ئەگەر گوێش لە ئامۆژگاری بنوکێن ئەوە ئەبێ هۆکارەکەیان ئەوە بێ کە سەرکردە ژاپۆنیەکان بە هەمان ئەندازە هەست بە دەستە و یەخەیی نەکەن یان لەبەر ئەوەیە کە هەنگاوەکانی ژاپۆنیەکان لە بڕیارداندا جیاوازە لە هی ئەمریکاییەکان یان چونکە کاریگەری وەرگرتنی ئامۆژگاری ئامریکی کورتبین لە مەودای کورددا نەمەتە کەلتوریە ڕەگ داکوتراوەکان ئەلەقێنێ. بە بۆچوونی ژاپۆن، هاوکاری کردنی ئابووری جیهان پاڵنەرێکی بەس نییە بۆ گۆڕینی شێوازی مامەڵە کردنی، یان بۆ بە کەم زانینی یەکانگیری سیاسی خۆی، بە تایبەتیش کە گەلی ژاپۆن، هەست بە هەژاری ناکا بەبێ لەبەرچاوگرتنی وریا کردنەوەکانی ئامریکا بۆی. بێگومان ڕەنگە بەهۆی ئامۆژگاری و گوشارەکانی ئەمریکاوە هەستێک لای ژاپۆنیەکان دروست ببێ بە نەمانی ئەمنیەت. ئەوەش پاڵیان پێوە بنێ بۆ زیادکردنی پاشکەوتەکانیان. دواتریش هەڵاوسانی کێشەی داوای لە بن نەهاتوو وەتە غەیر کافی کە ئابووریناسان پێوەی گیرۆدەن، هەرچەندە ڕەنگە لانی زۆری سەلاجە و دەزگا کارەباییەکان لە ماڵە ژاپۆنیە بچووکەکاندا ڕۆڵێکی هەبێ، ئەگەر مێژوو سەرچاوەیە بێ وانەی لێ وەربگیرێ، ئەوە ژاپۆن تەنها لە کاتێکدا ئەبزوێ کە هەست بە گوشاری لە دەستدانی کێبەرکێ بکا، کە ئەوەش ڕاستەوخۆ کار لە گەلەکەی ئەکات و پێش ئەوە ناجووڵێ. هەتا ئەگەر ئەوەش ببێ، ئەوە لە ڕێی سیستەمی کۆدەنگی کلاسیکییەوە ئەجوڵێ کە کارەکاتە سەر ئەو گرووپە جیاوازانەی وەک یەک کۆمەڵ لە دەسەڵاتدان. بە پێچەوانەی شێوازی ڕۆژاوایی کە بڕیارەکان یان لە ڕێی سەرۆکی ڕاپەڕێنەرەوە یان لە ڕێی یاساکانەوە ئەسەپێنێت. خۆشەویستانم لە ماوەی ڕابردوودا ئەڵقەی هەژدەهەم بەشی یەکەم لە کتێبی هێنری کیسینگەر پەیوەندیەکان لەگەڵ ژاپۆن پێشکەش کرا. تا بەشی دووهەمی ئەم ئەڵقەیە شاد و بەختەوەر بن.